چاپکراوێکی بە نرخی نێو کتێبخانەی کوردیە کتێبێکی واڵایە سەبارەت بە خودی نووسەر و بیرەوەریەکانی و خۆشەویستی وڵات و گەلێشتی تر. داخستانی من پڕاوپڕی پەند و دەی نەستەق و حکایەتی خۆش و بەسەرهاتی خەمناک و بیر و باوەڕی بەرزە دەربارەی مانای ژیان بە کورتی بڵین ئەم کتێبە پڕێتی لە شیلەی مهرەبانی و مرۆڤایەتی. ئەڵلقەی هەشتەم. باریا تینسکی ڕاوەستا پێی چەپی بۆ پێشەوە هاویشت و خستیە سەر بەردێک دەستی ڕاستەی خستە سەر قەفتەی خەنجەرەکەی و بە چاوی تەڕەوە سەیری شاخەکانی دەوروبەری خۆی کرد و گوتی سەردار ئەوە 25 ساڵە بۆ سەرفرازی ئەم شاخانە و بۆ خاوەنەکانیان دەجەنگم نۆزدە برینم لە لەشدا دەکولێتەوە و ساڕێژ نابن ئێستاوا بۆ دادێن و وڵاتی خۆمت تەسلیم دەکەن هەر خەفەتی پێدەوێ وڵاتەکەتان زۆر خۆشە شاخ و بەردە سەردار پێم بڵێ لەم شەڕەدا هەق بەلای کاماندا بوو ئێمە کە بۆ وڵاتێک دەمردین و بڕوامان بە جوانی هەبوو یان ئێوە کە بۆی دەمردن و بڕواتان بە ناخۆشی هەبوو؟ شامیل یەخسیر مانگێکی خایاند تا گەیشتە سانت پترسبۆرگ، لەوێ قڕاڵ لێی پرسی، لەم گەشتەیا چ شتێ سەرنجی ڕاکێشای؟ ئەویش گوتی، وڵاتێکی گەورە، وڵاتێکی زۆر گەورە. همام، پێم بڵێ، ئەگەر بتزانیایە ڕووسیا هێندە گەورە و بەهێزە ئەو ماوە درێژە شەڕت دەکرد یان وەکوو پیاوێکی ژیر دەم و دەست چەکت دادەنا؟ تۆ دەتزانی وڵاتەکەمان بچووک و بەهێزە بۆیە ئەو ماوە درێژە لەگەڵمان جەنگای؟ باوکم نامەیەشی هەڵگرتووە کە شامیل نووسیویە یان بڵێین وەسێت نامەی شامیلە ئەویش ئەمەیە. چیاییەکانم، چیاییەکانم شاخە ڕووت و سەختەکانی خۆتان خۆش بوێ. شاخەکان کەمیان سامان پێ بەخشیون، بەڵام ئەم شاخانە نەبن وڵاتەکەمان بۆ خۆمان نابێ، بەبێ وڵاتی چیایی بێکەس سەربەستیان نابێ. بۆیان بجەنگن بیان پارێزن با شریقەی شیرتان لە گۆڕدا خەونی شیرینم پێ ببەخشێ. ئەگەر چی چیایی لە پێناوی شتێکی ترا دەجەنگان بەڵام شامیل زۆر شریقەی شیری کەوتە بەرگوێ. وڵاتی داغستانیان فراوان بوو. گۆڕیان بەسەر کێڵگە دوورەکانی ئۆکرانیا و بێلۆڕووسیا و هەرێمی مۆسکۆ و هەنگاریا و پۆڵەندا و چیکۆسلۆفاکیا و بەناو کارپانی و باڵکان و دەوروبەری بەرلیندا وەربووە بەڵێ ناوی ئەندامەکانی کۆمەلەی ڕووسیا و هەنگاریا و ئەو سەربازانەی کە لە زۆر لاوە هاتون و لە پێناوی ئازادی چیاییەکانمان خۆیان بەخت کرد لە شاخە بەرزەکانی داغستان هەڵکەندراون گۆرانی هەریەکێکیان بۆتە گۆرانی ئێمە گۆرانی هاوبەشی ئێمەش بۆتە گۆرانی ئەوان لە ڕۆژگاری دێرینە خەرجی گوندێک لەسەر چی بە شەردەهاتن لەسەر ئینجە خاچێکی نێوان زەوی دوو چیایی لەسەر تەلانێکی بچووک لەسەر یەک بەرد خەڵکی گوندە دراوسێکان لەسەر چی بەشەڕ دەهاتن؟ لەسەر قولانجە خاچێکی نێوان زەوی گوندەکان. داغستان لەسەر چی لەگەڵ گەلەکانی دیدا بەشەر دەهات؟ لەسەر قولانج کە خاچێکی سەر سنووری داغستان خۆی. پاشان داغستان لەسەر چی بەشەر دەهات؟ لەسەر قولانج کە خاکێکی سەر سنووری یەکێتی سۆڤێتی مەزن، ئەدی ئێستا؟ ئەدی ئێستا داغستان بۆچی تێدەکۆشێ بۆ ئاشتی سەرانسەری جیهان؟ کە شامیل بە دیر گیرا، دوو کوڕی خۆی لەگەڵ گیران. هەر یەکە بە جۆرێک ژیانی بردە سەر. ئەوەی بچووکترێ محەممەد شافی لە سوپای قڕاڵدا بوو بە جەنەراڵ، ئەوەی گەورەترێ قازی محەممەد کەوتە تورکیا. ڕۆژێکیان پیرەژنێکی سەرسپی هاتە لام، جلی تورکی لەبەر بوو، ژنە خۆی جۆرجی بوو، بە ئازەری، مێردی بە تورکێک کردبوو، چل ساڵ لە ئەستەنبۆڵ ژیابوو، پاشان کە مێردەکەی مرد و بە تەنێ مایەوە گەڕایەوە جۆرجیا. ئێستا هاتووە لای من، هۆی هاتنیشی ئەوە بوو، لە ئەستەنبۆڵ بە هۆی کوڕە بچووکەکەیەوە ببووە برادەری نەوەکانی شامیل. لێم پرسی گوزەرانیان چۆنە؟ گوتی، شڕن. گوتم بۆ؟ گوتی، چونکە داغستانیان لە دەست چووە، بریا بتزانیایە چەند بە حەزرەت داغستانن. جارجارە فەرمانبەرەکان پەستیان دەکەن، هەڕەشەیان لێ دەکەن کە ملکیان لێ بستێننەوە. نەوەکانی ئیمامیش دەڵێن بیانبەن. ئێمە داغستانمان لەدەستچووە تازە هەموو خاکێکی ترمان بەلاوە بێنرخە پیرێژن پێداچوو گوتی کە زانیان دێمەوە ماڵێ داوایان لێ کردم سەردانێکی داغستان بکەم و بچمە گوندەکەی شامیل و ئەو شاخانەی شەڕی لێکردوون بێمە لای تۆ ئەم دەسرۆکەیان دامێ بۆ تۆ تا هەندێک خۆڵی داغستانی تێبکەی و بۆیان بنێری دەسرۆگەکەم کردەوە وشەی شامیلی بە پیتی عارەبی لەسەر نەخشابوو. چیرۆکی پیرەژنەکە بزواندمی. پەیمانم دا خۆڵەکە بنێرم بەڵام پرسیم. پرسم بە پیرەمێردان کرد. پیرەمێردەکان وەڵامیان دامەوە خۆڵ نابێ بۆ خەڵکی دی بنێردرێ بەڵام بۆ نەوەکانی شامیل قەیدی نییە. بابنێت یەکێ مستەخۆڵێکی لە گوندەکەی شامیل بۆ هێنا و لە دەسترۆکەکەمان پێچا کابرا گوتی خۆڵی ئێمەیان بۆ بنێرە بەڵام پێیان بڵێ هەر تۆزقالێکی ئەوەندە بە نرخە نایەتە کڕین بۆشیان بنووسە کە ژیانی وڵاتەکەمان گۆڕراوە سەردەمێکی نوێ هاتە تۆ پێشەوە هەموو شتێکیان پێ بڵێ بابزانن بەڵام پێویستی بەو نامە نووسینە نەکرد خۆم ڕێم کەوتە تورکیا پریاسکە بە نرخەکەم لەگەڵ خۆم برد بە دوای نەوەکانی شامیلا گەڕام هیچێکیانم نەدۆزیەوە پێیان گوتم کوڕی نەوەی ئیمام سەفەری کردووە و چۆتە شوێنێ ڕەنگە مەککە بێ نەجابەت و نەجیبەی کچە زای شامیلیش لێم نەهاتنە دەرێ پێیان گوتم یەکێ ژانە سەریەتی و ئەوەی دیکە دڵە کڕوزێ جا خۆڵەکە بدەمە کێ؟ سونتاج چەرەدا، ئەمە، ئەمە وڵاتی منە. زۆرم لەبارەوە نووسیوە، هێشتاش دەنووسم. ئێستا هەرگیز وەکو چیاییە بەدبەختەکەی نوکتە کۆنەکە بە کەپەنکێک پێت داناپۆشرێ. دووەم گەنجینەی داغستان دەریایە. گفتوگۆیەکی تەلەفۆنیە لە نێوان مۆسکۆ و گۆنی هەلو هەلو هەلو گۆنی بە عمر ئەوە تۆی عمر ئەوە تۆی گوێت لێمە ڕۆژەکەی چۆنە میزاجت چۆنە جۆم لێتە جۆم لێتە لێرە ڕۆژەکەی خۆشە لە بەیانیەوە لە بەیانیەوە دەریامان لێ دیارە یا ڕەنگە بەم جۆرە بێ هەلو هەلو هەلو گۆنی بە فاتم ئەتۆی وەزع چۆنە باشی وایە وایە تەمە، دەریا دیار نییە. جەمالەدینی کوڕی شامیل بە باوکی گوت، بابە! دەریا نابینم. جەمالەدین مەروونە بوو، لای قەڕاڵ و لە کۆلیژی سەربازی خوێندبووی و کە گەڕایەوە نیشتیمان بە شتێکی پووچ لە خەباتی باوکی و چیاییەکان دەگەیشت دژی قەڕاڵ. شامیل وەڵامی دایەوە، دەبینی کوڕم، دە تۆ بە چاوی من سەیری کە، دەریا سەد و پەنجا کیلۆمەتر لە چیای گونیر دوورە. ئەگەر یەکێ بڵێ دەریام لێ دیارە دەبێ ڕۆژ چەند سارد بێ و دەریا چەند شین بێ و چاوەکە چەند تیژ بێ و چیاکە چەند بەرز بێ. لە گوندی واشدا کە دەریا دیار نەبێ ئەگەر لە خەڵکەکە بپرسی داخۆ چۆنن هەیە وەڵامت دەداتەوە، باشە، دەڵێی دەریام لەبەر چاوە. کێ کێ دەڕازێنێتەوە؟ دەریای قەزوین داغستان دەڕازێنێتەوە یان داغستان دەریایی قەزوین کێ دەبێ شانازی بە کێوە بکە چیاییەکان بە دەریا یان دەریا بە چیاییەکان کە تەماشای دەریا دەکەم تەماشایی هەموو دنیا دەکەم کە دەریا هەڵدەچێ دەڵێن لە هەموو دنیا گەرداوە کە دەریا دەنیشێتەوە هێمنی باڵ بەسەر هەموو شوێنێکا دەکێشێ کە تەماشای دەریا دەکەم تەماشایی هەموو دنیا دەکەم هێشتا منداڵ بووم کە بە توولە ڕێی پێچا و پێچی شاخاندا شۆڕ بوومەوە هاتمەکن دەریا لەو کاتەوە پەنجەرەکانی ماڵەوەم بەسەر دەریادا کراونەتەوە پەنجەرەکانی داغستان خۆیشی بەسەر دەریادا دەڕوانن. کە دەنگی دەریام نەگاتە گوێگران خەوم لێ دەکەوێ ئەدی تۆ ئەتۆ داغستان تۆ بۆ ناخەوی دەریا کپە خەوم نایە دەرهەق ڕەنگی گەش دەڵێن وەکو دەریایە دەرهەق دەنگی بە تین وەکو دەریایە دەرهەق کێلگەی فراوانی جاودار وەکو دەریایە دەرهەق قوڵپی گیان و ژیری وەکو دەریایە، هەتا لەبارەی ئاسمانی ساماڵیشەوە دەڵێن ئەو ئاسمانە وەکو دەریایە. کاتێ مانگەکەمان زۆری شیر دەدا دایکم پێی دەگوت دەریاکەم. دایکم لەبیرە لەسەر باڵکۆن مەنجەڵۆکە ماستێکی سەر بە سەر تووی بە دەستەوە بوو. کەرەی لێ دەگرت و دەرخواردی ئێمەی دەدا. کە منداڵ بووین و بە دەوریدا یاریمان دەکرد لێواری مەنجەڵەکەی بە خەناوکەی لەپکە و مرواری دەریا ڕازابووە. دایکم دەیگوت ئەمە بۆ ئەوەیە کەرەکە بێ و دەیگوت چاوەزار باشن و لە چاوی پیسی دەپارێزن. گەردەنی بەردینی داغستانیش بە ملوانکەی دەریا، بە ملوانکەی چەو، بە ملوانکەی شەپۆلی کەرفاویە ڕازاوەتەوە. داغستان لە دەنگی شەپۆلەکانی قەزوین ڕاهاتووە. لە بێدەنگیدا خراپ خەوی لێ دەکەوێ. ئەگەر دەریای لێ قەدەغە بکرێ قەت خەوی لێ ناکەوێ. ئەی شەپۆلی وەک بەفر سپی دەریا، پێم بڵێ، پێم بڵێ بە چ زمانێ دەمدوێنی؟ تۆ لەبەر پێی چیاکانەوە لرمت دێ دەڵێی گوندی چیایمانی بازار ی تێدا کراوەتەوە چونکە خۆیشی لەو چیاییانە ناگا کە بە چل زمان دەدوێن ڕۆژ دێ و دەڕوا هیچ دەنگ نییە دەوە گیایی دەشت خشخشت بێ ڕەنگە هەڵبچی و کەف بکەی وەک دایکێ بۆ جگەرگۆشەکەی کوژراوی بگری وەک پیرەمێردێ بۆ ڕۆڵەکەی بناڵێنێ، وەک ئەسپێ نسکۆی هێنابێ و لە لافاودا بخنکێ، ئەی دەریا! ئەی دەریا! تۆ بە زمانی خۆت دەدوێی، جارێ نەرم و هێمنی و تاوێ توند و تووڕەی، بەڵام دڵم لە ناخت ڕاهاتووە و من لە هەموو گۆرانییەکانت دەگەم. ئەدی دڵیشم جاروبار ناکوڵێ و شەپۆل لەسەر کەناری کەو دەن نەشکێتەوە. پاشان لە خاوبوونەوەی هێمن و نزم قەدی لێوار دەلێسێتەوە ئەدی ناخ چ نهێنی ناپارێزێ ئەی دەریا ئێمە خەم و شادیمان بەلاوە یەکە بەڵام من باسی ئازاری خۆم دەکەم پەرۆشم تینوێتیم بە ئاوەکەی بشکێنم